ئەگەر هاوڕێتیمان قبوڵ بکەن بە هاوکاری کاک تاریق لەگەڵتانەبین. وتراوە جێبەجێ کردنی ئەوەی کە فێری بووی ڕێگایە بەرەو هێز بە تەنها زانین بەس نییە بێگومان پێویستە ئەنجامدانی کردداری لەگەڵدا بێ و بە تەنها ئامادەباشیش بەس نییە بێگومان دەبێ ئەویش ئیش و کاری لەگەڵدا بێ و ئیش و کاری لەگەڵدا بکرێ، بەڵکو زانینی بێ جێ بەجێ کردن لەوانەیە سەرەنجامەکەی شکست هێنان و لەناوچوون بێ. دانایی ئەوەیە بزانی چی دەکەیت و شارەزاییش ئەوەیە بزانی چۆن ئەنجامی ئەدەیت و سەرکەوتنیش بریتییە لە ئەنجامدانی کارەکە. مرۆڤی ئاسایی لە سەدا دە یان کەمتر لەوەی گوێبیستی دەبێ بیریەکەوێتەوە و لە سەدا بیست و پێنجی ئەوی دەیبینێ و لە سەدا نەوەدی ئەوی ئەنجامی دەدا. خاوەن سەرکەوتوەکان هەمیشە ئامۆژگاریمانەکەن مادام ڕازین بەو بیرۆکەی کا لە مێشکماندایە پێویستە دەست بەجێ جێبەجێی بکەین. لەمپەرەکانی خەڵکی بۆ جوڵانەوە لە دوو شت بەدەر نیە، ترس لە شکست هێنان یان لە پەسەند نەبوونی گۆڕان یان لە نادیار یاخود ترس لە خودی سەرکەوتن و درێژە پێدان و بیانوو هێنانەوە و دواخستن. چارەسەری ئەم کێشەیە بریتیە لە هێنانی خەیاڵی خراپترین شت کە ڕەنگە ڕوو بدا، باشترین شتێک کە ڕەنگە ڕوو نەدا لە ئەنجامی ئەم گۆڕانکارییە، ئینجا بەراوردکردن لە نێوان ئەم دوانەدا، شکستهێنان لە ژیاندا نییە، بەڵکو شارەزایی بەدەستهێنراو و بڕیاری دروست و پاشان شارەزایی دێ کە لە بڕیاری نادروستەوە دێ. هەرگیز نیگەران مەبە لە شکستهێنان، بەڵکو وا باشترە بۆ تۆ بۆ ئەو دەرفەتانە نیگەران بی کە لەدەستت چوون کاتێک هەوڵ نادەیت تەنانەت تاقیشیان بکەیتەوە. وتەیەکی ژاپۆنی دەڵێ، ئەگەر تۆ حەوت جار بکەوی، جاری هەشتەم هات سەرەوە. ژیان جەربەزییەکی مەترسیدارە یان هەر هیچ نییە. ڕەفتارنواندنی بێ نەخشە هۆکاری هەموو شکستهێنانێکە. دەتوانی هەندێک پشوو بدەی بەر لەوەی خوێندنەوە تەواو بکەی. هەرگیز شەرمەزار مەبە، دانایی بەبەهاترە لەوەی با لە بیرچوونەوە بەفیڕۆی بدەی. کاتێک کە تۆ عقلت لەسەر پێشببینی ئەرێنی بەرنامە ڕێژ دەکەی هەر ئەو کاتە دەست بە بەکارهێنانی توانەکانی خۆت دەکەی بۆ بەدیهێنانەدی خەونەکانت کاتێک خۆت ڕام دەکەی کە بە نەرێنی بیرەکەیتەوە دەستبەجێ خۆت بگەزە بە شێوەیەک ئازارێکی کەمت بدا بە جۆرێک وات لێ بکە کە لە بیرکردنەوەی نەرێنی ڕابکەی با ئەم فەرموودە پیرۆزت دروشمت بێ لە ژیاندا کە تێدا پێخەمبەر درود و سەلامی خۆی لەسەر بێ فەرموێ تەفاعل و بالخەیری تەجیدوه کەسێ وا گومان ببا بەهۆی هەندێ گاز سەنگەوە شکستی هێناوە، پێویستە لەسەری تەماشای تۆماس ئەدیسۆن بکا کە دە هەزار جار هەوڵی دا بەر لەوەی گڵۆپی کارەبایی بدۆزێتەوە. و هەروەها بەسەرهاتی گەنجێک هەیە کە دوو هەزار نامەی داواکاری دامەزراندنی ناردووە بۆ تەنها کۆمپانیایەکیش بەس ناردووە بۆ دامەزراندن بەڵام تەنها کۆمپانیایەکیش پەسەندی نەکردووە بەڵام ئەو بێ هیوا نەبووە جارێکی تر دوو هەزاری تری ناردووە و هیچ وەڵامێکی نەدراوەتەوە تاوەکو ڕۆژێک لە فەرمانگەی پۆستە داوای دامەزراندنەکەی پەسەند دەکرێت کە سەرسامە بێ بە پابەندبوون و بێ هیوا نەبوونیەوە. پابەندبوون هێزێکی ناوخۆییە کە پاڵمان پێوە دەنێ بۆ بەردەوامبوون، تەنانەت لەگەڵ ئاستەنگترین بارودۆخ و ناخۆشییەکاندا، وات لێ دەکا هەموو هێز و توانا شاراوەکانی خۆت دەربخەی. زۆرێک لە بەرەکانی شکستهێنان لە ژیاندا هی کەسانێک بوون نەیانزانیوە چەند نزیک بوون لە سەرکەوتن کاتێک کە خۆیان داوە بەدەستەوە. ئەو مرۆڤەی بتوانێ خۆی ڕابگرێ و ئارام بگرێ دەتوانێ هەموو شتێ بکا. بە تەماشاکردنی ئایەتە پیرۆزەکانی قورئان و وردبوونەوە لێیان دەبینین چەند جار باسی ئارامی و ئارامگری کراوە بۆ ئەوەی تێبگەین کە ئارام نەگرتن یەکێکە لە هۆکارەکانی شکستهێنان چونکە بەر لە سەرکەوتن ڕووبەڕووی ئاستەنگ و ڕێگری و بەرەنگاری کاتی دەبینەوە ناتوانی بەسەریدا زاڵبی ئەگەر بە ئارامگرتن خۆت چەکدار نەکەی. ئارامگرتن بنەمای خۆی هەیە کە بریتییە لە کاری سەخت و دژوار و پابەند بوون تاوەکو ئارامی لە بەرژەوەندیی تۆ کار دەکا. بێ هیوا مەبە، چونکە ئاساییە کە دوایین کلیل لە زنجیرەی کلیلەکان دەرگاکە بکاتەوە. ئەم دەروونە سوپاسگوزارە مرۆڤ لە حاڵەتی دڵتەنگی و خەم و پەژارەوە گۆڕێ بۆ کەسێکی باوقەرە و هەستێکی ڕازبوونی لە ژیاندا پێ بەخشێ. نەخۆشی ئەمڕۆ بە یادمان ئەهێنێتەوە کە ئەو ڕۆژانەی ساغ و سەلامەت بووین قەدریمان نەدەزانی. قەیرانی دارایی ئەمڕۆ بەهای هەبوونی ڕۆژێکانی ڕابردوومان بەیادەهێنێتەوە، تەنهایی ئەمڕۆمان هەبوونی هاوڕێی دڵسۆزی دوێنێمان بەیادەهێنێتەوە، خەم و پەژارەی ئەمڕۆمان ساتەکانی ئارامی و ئاسوودەییمان بەیادەهێنێتەوە کە لە کاتی خۆیدا بەهایەکمان بۆ دانەناوە و سوپاسگوزار ئازاد بە بەڵام ئاکارت جوان بێ سەرکەوتوو بە بەڵام خاچی بە داهێنەر بە بەڵام سادە بە. بێهیوایی دەست بەسەر هەرگەلێکدا بگرێ ونی دەکا تێکەڵی دڵی هەرگەلێک ببێ لاوازی دەکا بێهیوا مەبا مادەم لە ژیاندای دەتوانی بەختەوەری بی هیوا و ئاوات بەدەست بهێنی و سەرکەوتنیش بە کارکردن. ئەگەر هەموو شتێکت لەدەستدا هەر بێ هیوا مەبە چونکە تۆ خاوەنی ئایندەی. بێ هیوایی چارەنووسی پاڵەوان دەگۆڕێ بە ترسنۆک. دەیڤد جۆنسۆن ئەڵێ، لەسەر ڕێگای سەرکەوتن هیچ ئاماژەیەک دانەنراوە تا ئەوپەڕی خێراییت بۆ دیاری بکا. پشوودرێژی دەرناکەوێت تەنها لە کاتی سەرکەوتندا نەبێ، هەروەکو چۆن لێبوردەییش دەرناکەوێت تەنها لە کاتی دەسەڵاتدا نەبێ. وتراوە هەندێک جار لە دواوە شەق خواردن هۆکاری هەڵگرتنی هەنگاوێکی بەرەو پێشە هەرگیز متمانە بە کەسێک مەکە بەهایەک بۆ هەستەکانت داننێ هەمیشە توانایەوەت هەبێ لە کەسێکیان لە شتێک کە ئازارە دەدا باسانی لی بەدوور بی لانیکەم لەگەڵ کەسێک هاوشێوەی خۆی ڕەفتار بکە تاوەکو ئاکام ڕەنگدانەوەی کاری خۆی لە ناخەوە هەست پێ بکا. چاکەیەکت لەگەڵ هەر کەسێکدا کرد چاوەڕوانی پاداشت مەبە. ئەلەند کەسێکی هەژار بە تەنیشت باخی کەریم خانی زەندا تێپەڕی چاوی بە شاکەوت و بەدەست ئاماژەیەکی بۆ کرد کەریم خان فەرمانی دا کەسەکەیان هێنایە ناو باخەکەیەوە خان لی پرسی ئەو ئاماژەیە ئاماژەیی تۆ بۆ چی بوو؟ ئەویش وتی، من ناوم کەریمە، تۆش ناوت کەریمە، خودایش هەر کەریمە، ئەو کەریمە چەندەی بە تۆ داوە و چەندیشی بە من داوە. کەریم خان خەریکی کێشانی قلیان بوو، وتی، چیت دەوێ؟ ئەویش وتی، هەر ئەو قلیانەم بەسە. چەند ڕۆژێک دواتر کەسەکە قلیانەکەی برد بۆ بازاڕ بیفرۆشێ. کڕیاری قلیانەکە کەسێک بووە ویست بچێتە لای. کەریم خان و بۆیە دەیویست شتێکی ئەنتیکەی بە دیاری بۆ بکڕێ. بۆیە گیرفانی دەروێشی پڕ کرد لە پارە و قلیانی بردە خزمەتی خانەوە. ڕۆژگار تێپەڕی، ئەو کەسە کە دەروێشەکە بوو بۆ سوپاسگوزاری چوو بۆ لای خان، لە ناکاو چاوی کەوتەوە بە قلیانەکە، بە دەست ئاماژەیەکی بۆ خان کرد و وتی، نە من کەریمم نە تۆ کەریمی، تەنها خودا کەریمە، گیرفانی منی پڕ کرد و قلیانەکەی تۆش لە جێی خۆیەتی. بەڕێزان ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی نەژین بە پایان گەیشت سپاس بۆ هاوڕێتیتان سپاس بۆ کاک تاریق لە ژووری کۆنترۆڵ تا بەرنمێکی نوێ خواتان لەگەڵ